زۆرجار کەسێک لە مسلمانان تووشی نەخۆشی و ناڕەحەتی و بەڵام موسیبەتێکە بێت کەسانێکی تێگەیشتوو لە دینی خوا کەسانێکی شجاع و ئازا کە ئەوە ئازایەتیە بەڕاستی بە چەند کەسێک یارمەتی ئەدەن لەو ناڕەحەتی ڕزگاری ئەەکەن لە شوێنێک لە دەرەوەی وڵات چارەسەری هەیە ئەی نێرن و یارمەتی ئەدەن ئەوانش پاداشیان لای خخوای پەرۆتگار زۆر گەورەیە پێغمبەری خوا صلی الله وسلم فەرموویەتی ئەگەر لە مزگەوتەکەی خۆما یەک مانگ بمێنمەوە بۆ عیبادەت ئەوە وە لەگەڵ مسلمانەدا بچم کارێکی بۆ بەڕێ بکەم ئەوم پێ گەورەتر و خێرترە لەوەی لە مزگەوتەکەی خۆمدا کە نوێژێکی بە هزار نوێژە بمێنمەوە ئەوەندە کار بەڕێکردنی ئینسانی مسلمان لای خخوای پرودگار پاداشی گەورەی هەیە بە هەماشو لە ڕۆژی قیامەتە یەوەدو ئەهل العافیەت یوم القیامە